ئەو ژنانە دەرمەکەن لە ماڵەکانی خۆیان تا عیددەیان تەواو دەبێ، ئافرەتانیش با دەرنەچن لە ماڵەکانیان مەگەر کارێکی خراپی ئاشکرا بکەن، وە ئەوانە سنوورانێکی خوایین، هەر کەسێک لە سنوورانی خوا دەربچێ ئەوە بێگومان ستەمی لە خۆی کردووە، تۆ چوزانی لەوانەیە خوا پێشی بێنێ دوای ئەوە کارێکی تر. ومن یتق اللە یجعل له مخرجا. ئینجا کە گەیشتنە کاتی خۆیان ئەوسا یان بیان هێڵنەوە بە باشی واتە بیان بەنەوە بۆ لای خۆتان بە پیاوانە یا لێیان جیا ببنەوە بە باشی وە دوو شاهێدی دادپەروەر بگرن لە خۆتان کە لەبەر خوا ئەو شاهێدیە بدەن ئەوانەی باس کران پەندێکن ئەگەر دەربارەی زانینی عیددەیان دوودڵ بوون ئەوا عیددەیان سێ مانگە، وە هەروەها ئەوانەش کە لەبەر منداڵی هێشتا حەیزیان پیا نەهاتووە، وە ژنانی سکپڕ و دووگیان عیددەیان ئەو کاتەیە کە سکەکەیان دابنێن، هەرکەسێک لە بێفەرمانی خوا خۆی بپارێزێ وە ئەگەر دووگیان بوون ئەوە خەرجیان بکێشن تا سکەکانیان دائەنێن ئەوسا ئەگەر شیریان دا بە منداڵەکەتان ئەوا ئێوەش کرێیان بدەنێ وە لەناو خۆتاندا ڕاوێژ بکەن بە چاکی دەربارەی منداڵەکە وە ئەگەر تەنگیتان کرد و نەسازان لە کرێکەدا ئەوە با ئافرەتێکی تر شیری بداتێ وە بە وێنەی ئەوان زەویشی دروست کردووە فەرمانی خوا لە نێوانیاندا دادەبەزێت تا چاک بزانن کە خوا بەسەر هەموو شتێکدا بە توانایە وە بێگومان خوا بە زانین دەوری هەموو شتێکی داوە.